بەڵام بەهۆی ئامێرەکانی تەکنەلۆجیای سەردەمەوە دەتوانی بڵێی هەموو دونیا ماڵێکی بچکۆلەیە چونکە زۆر جار لەوانەیە لە گوندێکی بچکۆلەدا ئەو سەری دێ ئاگای لەو سەر نەبێ بەڵام لە جیهانی پڕ تەکنەلۆجیای ئەم سەردەمەدا وای لێ هاتووە دونیا ماڵێکی بچکۆلەیە هەموو ڕووداوەکان کە ڕوودەدا لە ڕۆژهەڵاتەوە بە ڕۆژئاوا لە ماوەی یەک چرکەدا لەناو ماڵی خۆتا دەیبیستی و دەیبینی بە وێنەوە ئەم ڕووداوانە گەلێ جار بۆ ئینسانی مسوڵمان ئەگەر زۆر خۆی پێوە مەشغوڵ نەکا و کاتی لە پێویست بەدەری پێوە بەسەر نەبا ڕەنبێ لێی سوودمەند بێ ئەو عەولەمە و جیهانگیریە لای ئێمەی مسلمان ڕەفزە بەڵام ئیسلام دینێکی عالەمیە جیهانگیری قبوڵ نییە بەوەی کەوا سیاسەتی وڵاتێک بەسەر هەموو جیهانا بچەسپێ، بەڵام عالەمینی قبوڵە کە هەموو دونیا ئاگای لەیەک بێ لە خەم لە ناخۆشی و لە خۆشیەکانی یەکتر بەشدار بێ. یەکێ لەو ڕووداوانەی کە دەمەوێ ئاماژەی پێ بکەم و لەم هەفتەیە ڕابردوودا لە چەند ڕۆژی ڕابردوودا لە جیهاندا یادی کرایەوە کارەساتێک بوو کە لە ساڵی هەزار و نۆ سەد و دوازدە دا ڕوویداوە، بەڵام هەموو ساڵێ یادی دەکرێتەوە و ئەمساڵیش لە ڕاگەیاندنی جیهانییەوە بە گشتی ئاماژەی پێکرا و کاتی بۆ تەرخانکرا، کە ئەویش بریتییە لە کارەساتی کەشتی تایتانیک، کە زۆربەمان بیستوومانە کارەساتی کەشتی تایتانیک چۆن بووە، بەڵام ئەوەی ئاماژەی پێنەکرا و شایەنی هەڵوێستە لەسەرکردنە بریتییە لە یەک خاڵ کە بۆ ئێمەی موسڵمان گرنگە کە ئاماژەی پێدەکەین بە پشتیوانی خوای تاک و تەنها کەشتی تایتانیک یەکێک بوو لە کەشتیە هەرە عەزیمەکانی دنیا کە تا ئێستاش ڕەم بێ بە مقابلی ئەو کەشتێ جارش کە دروست نەکرابێتەوە هەموو فەنی هەندەسەی دەریاوانی لەو کەشتەیە بەکارهێنرا دوو تابق دروست کرابوو لە دوو بەرگە بۆی ئەگەر دنیا بوو بەرگی یەکەمیش مەترسیەکی بەرکەوت بە هیچ شێوەیە کاریگەری بۆ سەر بەرگی دووەمی کەشتەکە دروست نەکا ئەوەندە بە مەحکەمی دروست کرابوو تەنانەت هێزی فریاکەوتن کە هەموو کەشتیەکی زۆر گەورە دە پانزە کەشتی بچکۆلەی لەسرە بۆی لە حاڵەتی حادیسە و ڕووداوە ئەوانە فڕێ دەدەنە ئاوەکەوە و خەڵکەکەی پێ ڕزگار دەکەن ئەو کەشتی عەزیمەی تایتانیکە ئەو کەشتیە بچکۆلانەشیان بۆ دروست نەکرد وتیان پێویستی نییە چونکە ئەوەندە دڵنیاین لەوەی کە تووشی هیچ کارەساتێک نابێ هێزی تریا گوزەر ئەو کەشتیان کە دروست کرد مەسبەحی تێدا بوو مەلەوانگە لە ناو دەریادا لە ناو کەشتێکە مەلەوانگەی تێدا بوو شوێنی مەسرەح و سینەمای تێدا بوو، چێشتخانەی هەرە گەورە، چەندین ژووری نووستن و ئیسراحەت، چەندین شوێنی کۆڕ و کۆبوونەوە و سیمینار، واتە بڵێ یەک شاری گەورە لەسەر ئەو دەریایە دروست کرابوو، یەک شاری گەورە بە هەموو مواسەفاتێکەوە تێیا بوو. هەرچی گەورە دەوڵەمەند و بازرگانە ناسراوەکانی جیهان هەبوون لە ئەوروپا سەرەیان بۆ نووسی و پارەیەکی یەکجار زۆریان دا کە بەو کەشتی عەزیمە سەفەر بکەن ئافرەتان خشڵ و ئاڵتونێکی یەکجار زۆریان لەو سەردەمەدا بە خۆیانەوە کردبوو خۆیان ڕازان بۆەوە لە قەدی ئەو کەشتیە یەک ئەمە تا ئێستا ئاساییە خوای پەروەردگار ڕێگەی داوە تۆ عیلمت هەیە ئامێرت لەبەردەستایە لەزەت ببە لە خۆشیەکانی دنیا بڕۆ بە دەریا و زەریاکاندا بگەڕێ بەڵام ئا لەوێدا دۆڕاندیان لەسەر قەدی کەشتیەکە نووسیبوویان ئا ئەم کەشتیە ئەوەندە بەهێز و تۆکمە دروست کراوە قەدەری ئەڵڵاش قەدەریش ناتوانێت تێکی بشکێنێ ئەو هەموو ڕادارە بەهێزەی پێوە بوو کە بچووکترین مەترسی بێتە پێشی ئاگاداری کەشتیەوانەکان دەکاتەوە بەڵام ئەمانە هیچی نەهاتە بەرچاویان هیچی نەخوێندەوە حتا زرمبەی لە شاخێکی سەهۆڵین هەستاند شاخێک لەناو ئەو دەریایەدا یەک پارچە لە سەهۆڵی ڕەق خۆی گەورە دروستی کردبوو ئەو کەشتیە خۆی پێدادا یەک پارچە شەق بوو بوو بە دوو کەرتەوە هێزی فریاگوزاریان داوا دەکرد لە کەشتیەکانی تری زەریاکە تەڵقەتە نورەیان هەڵدەدا یاری ئاگرینەکانیان بەرز دەکردەوە و هەموو هاواریان دەکرد بەڵام ئەوانەی لە دەوروبەریان بوون لێن نزیک بوون وایان زانی ئەمە بۆ خۆشی وا دەکەن ئەمە لە خۆشیانە ئاهەنگ دەگێڕن بیری ئەوە نەبوو لە بیری کەسا کە ئەمە وا خەریکە غەرق دەبن و هاوانیان دەچێتە ئاسمان تەنها شەش حەو کەس نەبێ هەر هەموو خەڵکەکەی غەرق بوون و تەواو بوون ئەمە پاسە بەسەرهاتی کەشتی تایتانیکە کە ئێمە دەیکەین بە وتاری ناونیشانی ئەم جمعەیەمان بە ناونیشانی دژایەتی خوا ناکرێ دژایەتی خوای پەروەردگار بە هیچ کەسێک ناکرێ لەسەر زەویدا خوای گەورە ئینسانی ئازاد کردووە دروستی کردووی بە بەشەر ئەم قورئان و حەدیس و فەرموودە بە درێژایی مێژووی پێغەمبەران کەلامی خوا و پێغەمبەرانی خوا بۆ سەر ئەم بەشەریەتە هاتووە بۆ خۆشی بڕیاری داوە فمن شاء فلیؤمن ومن شاء فلیکفر ئازادی ئەی مرۆڤ لە بیرکردنەوەدا گوێ دەگری لە پەیامی خوا و پێغەمبەرانی خوا و ڕیسالەی خوا و ئیمان دێنی بەهەشتی خوا لەو سەرەوە جێگاتە ئیمان ناهێنی و کافری بە خوا و دەڵێی ئا ئەم خوایەی کە بە چاو نەمبینی و نەعوذ باللە وجودی نییە پێغەمبەرانیش هەر وەک ئێمە بەشەرم بۆ ئەو پێغەمبەر بێت چۆن دەبێ ئینسان دوای مردنی ئەم ئێسق و پروسکە ڕزیوە زیندوو بێتەوە خوا دەفەرمێت لەوەشە ئازادم کردووی لە دنیادا ئیمانت پێی نیە ئازاد بە ڕزقت دەدەم خێزانت پێ دەبەخشم مناڵت پێ دەبەخشم هەوات لێ ناگرمەوە لە دەوڵەمەند لە موسڵمانەکە دەوڵەمەندترت دەکەم بەڵام ئاگادار بە ئەو سەرت جەهەنەمە ئەو تۆڵەیە هەڵدەگرم بۆ قیامەت ئەمە دنیای و مەیدانی تاقیکردنەوەیەکی ئازادە کەواتە خوای پەروەردگار بەرامبەر بەو کافرانەش ئەی ئێستا حەوت ملیار خەڵک لەسەر زەوی هەیە حەوت ملیار لەو حەوت ملیارە پێنج ملیار بەرەو ژووری کافرە لەم سەرزەوێ حەوت ملیارەکە ناگاتە دوو ملیار مسلمان مسلمانی بە تەسکەرش زۆری واتە تۆ بڵێ یەک ملیار موحید یەک تا پەرست هەیە خوا غەزەب لەو هەموو کافرە ناگرێ هەڵیان دەگرێ بۆ قیامەت عیلمی خۆی تەکنەلۆجیای خۆی بەکاردێنێ خوا ژیانیشی خۆش دەکا خوا عەدلە خوا لەتیفە خوا ڕەحمانی دنیایە و پێش قیامەت ڕەحمانەکەی ئەو کافرەش دەگرێتەوە بەڵام غەزەب لە کێ دەگرێت لەو کەسەی کە دژایەتی خوا دەرببڕێ کە بیەوێ بە ئاشکرا تەحەدای خوای پەروەردگار بکا نەعوذ باللە با بچینە خزمەت قورئان خۆشەویستان قورئانی پیرۆز باسی پاشایەکمان بۆ دەکا کە وەکو ئیبن کەسیر لە بیدایە و نیهایە لە مجەلەدی یەکا دەفەرمێ چوار کەس هەبوون ئەوەندە بە دەسەڵات بوون دەسەڵاتەکەیان ڕۆژهەڵات و ڕۆژئاوای گرتبۆوە لەو شوێنێ ڕۆژی لێ هەڵدێت تا ئاوا دەبێت لە کوڕەی زەویدا دەسەڵاتی ئەو چوار پاشایە هەمووی گرتبۆوە ئەوەندە بەهێز و دەسەڵات بوون دووی موسڵمان و دووی کافر دوو موسڵمانەکە سولەیمان پێغەمبەر علیه السلامی خوا لەسەر بێ پیاوچاک و خوانا زولقەرنینە لە قورئانا باس کراوە دوو کافرەکەش کە دەسەڵاتیان بەسەر هەموو کوڕەی زەویدا گرتبوو نەمرود لەگەڵ بەخت نەسر ئەو نەمرودە کاتێک کە خوای پەروەردگار حەزرەتی ئیبڕاهیمی بە پێغەمبەرایەتی نارد و چوو ئامۆژگاری کرد و پێی وت تۆش مرۆڤی تۆ خوانی وتی جا بەڵگەت چییە لەسەر دەسەڵاتی ئەو خوای کە تۆ باسی دەکەی وتی خوای من ئەو زاتەیە کە ئینسان دەژێنێ و دەمرێنێ لە نەبوونەوە دروستی دەکا ڕوحی بەبەرا دەکا هەر ئەو ئینسانە یەک شتی لەکەم نەبووە تەواڵیان ڕوحی دەرچوو بوو بە پارچەیەک گۆشتی بێ گیان و دەبێ خێرا ژێر گڵی هێینا بۆ گەندەکە ئەو نەمرودە نەیوت کە بڵێ بڕ من بڕوام بە خوا نییە هەر وا بۆ خۆمان دروست بووین ئەمەشی نەوت تەحەدای خوای پەروەردگاری کرد وتی ئەنا ئوحی و ئومید منیش وەک ئەو خوای کە تۆ دێڵی خوام و دەژێن و دەمرێنم بمەوێ هەر کەسێ ژیانی هەبێ خۆش گوزەرانی دەکەم بمەوێ هەر کەسێ بمرێ ئەمری ئەعدامی دەردەکەم و سەری دەپەڕێنم کەواتە من خوام نعوذ بالله ئەنا ئوحی و ئومید ئەو ئیبراهیمە ئامۆژگاری کرد فەرمووی بە ئاگا وەرەوە ئەو هەموو دەسەڵات و عەزەمەتەی خوا پێی بەخشیوی لەناو ئەچێ ئەگەر وریا نەبی دووبارە زیاتر تەحەدای پەروەردگاری دەکرد وتی ئەی ئیبراهیم شەرت بێ بە شتێک سزات دەم کە ئەوەی خواکەی تۆ باسی دەکەی کافران بە ئاگر سزا دەدا وتی حەرقوه کە سیغە مبالغەی ئیحراقە واتە وای بسووتێنن بیکەن بە خۆڵەمێش من چونکە خوام ئەبێ منیش بتسووتێنم ئەها تەحەداکەی گەورەتر کرد وتی حەرقوه ئەی دەستەکەم ئەی سوپاکەم ئەی خەڵکەکە هیچ کەس درێخی نەکا ئەڵێ ماوەی چوار مانگ بەس چاڵیان هەڵدەکەن بۆ ئەوەی کەوا دار و چیلکەی تیا کۆ بکەنەوە گۆچانی پیرەمێردیان دێنا لێیان دەسان دەیان کردە چاڵەکە بۆی ئاگرەکە بەوەش بەتینتر بێ ئەو ئاگرە عەزیمە باڵدار لەسەریان نەیدەتوانی بڕوا بە مەنجەنیق فڕێیاندایە ناویەوە بەڵام خوای پەروەردگار دەیەوێ لوتی ئەم کەسە بشکێنە کە تەحەدای دەسەڵاتی خوا دەکا خۆ خوا دەسەڵاتی هەبوو بایەکی ئەوەندە بەهێز هەڵکە هەرچی دار و چیلکەیە بیبا وانە ها زریانی وا هەیە ڕەژی ئەو دارە دەردێنێ نەک دار و چیلکەی سەر زەوی خوای پەروەردگار دەیتوانی وەکو ئەو لافاوانی شەوان دەیبینین یەک لافاوی ئاوای هەستاندایە چی ئاگرێ بیکوژاندایەوە خوای پەروەردگار لە دەسەڵاتیا بوو نەمرود بە زەویدا بەرێتە خوارەوە ئیبراهیم بە سەلامەتی ڕزگار کا بەڵام نا فەرمووی ئیبراهیم ئیبراهیم تەنها یەخشی دەکرد دەی فەرموو حەسبی الله ونعم الوکیل یا ربی خوایە من تۆم بەسی و تۆ باشترین کەسی کە خۆت تەسلیم بکرێ بەس ئەم زیکرەی دەکرد حەسبی الله ونعم الوکیل چوار مانگ زیندانی دەچوونە لای دەنگو بەس پەشیمان بەوە پەشیمان بەوە بڵێ نەمرودیش خوایە ئەویش وەکو خوا وەکو اللەکەی تۆ خوایە فەرموو من هەر هیچ ناڵێم بەس دەڵێم حەسبی اللە و نیعم الوکیل خوام بەسە پشتیوانیم لێ بکە خوام بەسە بە هێمنی چوە سەر ئەو جۆلانەی کە بۆ ئاگرەکە ئامادە کرابوو فڕێیان دایە ناویەوە بەڵێ خۆشەویستان فڕێیان دایە ناو ئەو ئاگرەوە خوای پەروەردگار ئا لەوێدا یاسای کەونی بۆ ئەم بەندەی خۆی گۆڕی سبحان اللە بەس تەنها ئەو پەتەی ئەو حەبلەی کە دەست و قاچی پێ بەسرابوو بەس ئەوە سووتە بۆی دەست و قاچی بکرێتەوە ئەڵێن لە سەرمەرگا لە تەفسیرەکانی قورئانا دەفەرمێ لە سەرمەرگا لە حەزەتی ئیبراهیمیان پرسی تۆ زۆر ژیانت ناخۆش بوو گەلێ چەرمەسەری لە دنیادا چەشت ئەی ڕۆژە خۆشەکانت کامانن فەرمووی خۆشترین ڕۆژەکانم ئەو ڕۆژانە بوو کە لەناو ئاگرەکەدا بووم سبحان الله بۆ چونکە چەند ڕۆژی پێچوو هەتاتە دەرەوە ئەم ئاگرە خامۆر بوو چەند ڕۆژی پێچوو نەک سەعات و ئەوانە فەمووی خوا لە خواردنی بەهەش بەشی دەدام خۆشترین ڕۆژەکانم ناو کاتی ئاگرەکە بوو ئەی ئاگر نەیبەستی ئاگاداری بە سارد بە بەڵام ساردێکی سەلامەت بە بەستێنەر نەبە لەبەر چاوی نەمرود و ئەو هەموو خەڵکە ئیبراهیم بە سەلامەتی هاتە دەرەوە لەو ئاگرە سبحان اللە تەنها یەک نەفەر ئیمانی هێنا بەم معجیزە گەورەیە تەنها حەزەتی لوت نەبێ کە برازەی حەزەتی ئیبراهیم بوو خوا ئەویشی کرد بە پێغەمبەر ئەو دڵ ڕەقانە ئیمانیان نەهێنا نەمرود بە ئاگا نەهاتەوە هێشتا تەحەدای خوای دەکرد وتی ئەمجا دەری یەکەم لە خاچی خۆم دەری دەکەم دووری خەنەوە بەڵام خوای پەروەردگار ئەم نەمرودە بەهێزەی بەچی لەناوبرد بە یەک تاکە مێشوولە هاوین بوو مێشوولەیەک چۆ کونە لووتیەوە لووت و عادەتەن وا دروست کراوە ناهێڵە شتەکان بڕوا بەو هەموو مادە لیجی و تاڵ و شتەی کە پێی بەخشراوە بەڵام ئەو مێشوولەیە بە قەدەری خوا ترازا و چووە ناو خانەکانی بینی هەردوو برۆیەوە ئالەوێ گازی لێدەگرت ئەوەی زۆر دڵسۆزی بوو دەهات بە تاکە نەعل بەسەری ئەکێشا ئەیگوت زیاترم پێکێشن بۆی بێهۆش بم هەتا سەریان تەقان بە پێکێشان ئەو نەمرودە ئەمجا گیانی لەدەستدا ئاوا بە زەلیلی وەکو عەبدێک مەمنونی خەڵک بوو سەری دارکاری بکەن و پێیکێشن تەحەدای خوا ناکرێ بەڕێزان قورآن ئەمانەمان بۆیە بۆ دەژێڕێتەوە بۆی خەڵک دەرسی لێ وەرگرێ و ئەرادو بهی کەیدەن فجعلناهم الأخسرین ئەوانە خەسارەتمەند بوون هەموو ئەو پیلانانە پوچەڵ بوونەوە هەر لە خزمەت قورئانی پیرۆزداین فیرعەونی میسر بە خەونی بینی بوو کە ئەستێرەیەک لە ئاسمانە هەڵاتوو لە زۆر کتێبا باس کراوە ئەستێرە ناسەکان و خەون جێ لێ دەرەوەکان وتیان مناڵێک لەدایک دەبێ ئەو مناڵە تەخت و تاراجی تۆ تێک دەدا سەبەبی هیلاک بە هیلاک چوونتە جا وەرە بەڕێزان و خۆشەویستانی ئیماندار تەماشاکەن فرعون دەیگوت انا ربكم الاعلى من خوای هەرە گەورەی ئەم هەموو کەون و کاینات و خەڵکەم کەچی لە خەونێک دەترسا لە مناڵێکی مەلۆتکە کە هێشتا لە دایک نەبووە دەترسا ئەمە دەسەڵاتی خوایە ئاخر کە تۆ خوابی بۆ لە خەونێک دەترسی بۆ لە مناڵێک دەترسی کە هێشتا لە دایک نەبووە بۆیە بڕیاری دا وتی هەرچی مناڵێک کە کوڕ بوو لە بەنی ئیسرائیلی لەوانەی کەوا وەکو عەبد و کۆیلە سەیریان دەکەم وەکو چۆن ئێمە کورد بە دەرەجەی دوو لە عێراقا سەیر دەکراین بەنو ئیسرائیلی ئاوا بوون ئاوا زەلیل کرابوون لەو کاتەدا وتی حەج مناڵێکیان بوو ئەگەر کچ بوو بیاڵنەوە بۆ خزمەتکاری کۆشک باشە ئەگەر کوڕ بوو سەری بپەڕێنن بە هەزارەها مناڵی ساوای مەلۆتکەیان دێنا شوشەرێکیان لەسەرێدا و سەرەکەی دەپەڕی لە ئەشکەوتی وادا هەیە بە هەزار سەر کەللەسەری مناڵ دۆزراوەتەوە یەم و یەو زەمانان ئەو هەموو کەللەسەرەی خستە ئەشکەوتەکان و چاڵەکانەوە بەڵام خوای پەروەردگار ئەو مناڵە دەبێت لە ماڵی فیرعەونا بەخێوکە تحدای خوا دەکەی ناهێڵی ئەوەی خوا مەبەستی بێ بێ دەی سیرکەن واوحینا الى ام موسى ان ارضعيه قرآن دەفەرمێ لەو کاتەدا دایکی حەزرەتی موسا وەحی مام وەنارد جا وەحی چەند جۆرێکی هەیە وەکو ئیمام شێخ محەممەدی متەوەلی شەعراوی زۆر بە درێژی باسی کردو ئێستا کاتی نییە جۆرەکانی وەحی دەفەرمێ ئەمەی کە بۆ دایکی موسا خوا وەحی کردووە کە ئیمامی ابن حەزم لە محەلاشدا ڕەئی وایە کە ژنانیش دەبنە پێغەمبەر دەفەرمێ یەکێ لە پێغەمبەرانی ژن ئەم دایکی موسایە چونکە خوا وەحی بۆ کردووە نەبیە بووە بەڵام مرسەل نەبووە هەر بۆ خۆی بۆتە پێغەمبەر و بۆ بنەماڵەکەی بەڵام مرسەل نەبووە تەبلیغی دینەکە بگەیەنێ واتە ژنانیش پلەی پێغەمبەرایەتیان هەبووە وەکو ئیمامی ابن حەزم ڕەحمەتی خوای لێ بێ وای فەرمووە بەڵە خوای پەروەردگا دەفەرمێ وەحی بۆ کرد جا بە خەونێک وەحیەکەی بۆ کرد بێ لە خەوا بینی بێتی خستیە دڵیەوە ئیلهامێکی بۆ کرد وا ماڵان دەگەڕێن و لە مەلۆتکەی ساوات دەگەڕێن دایکی حەزرەتی موسا موسای بوو موسای مەلۆتکە کەوت تە سەر باوەشیک خوا فەرمووی ئەن ئەڕدیعیه جا لە یەک ئایەتا سەیری چەند شتی تێدایە قورئان چەند عەجیبە ئەوانەی نازانن ڕەخنە لە قورئان دەگرن بە چ ڕوویەکەوە ئەی کە شەرمەزار و داماو و زەلیلن قورئانێک لە یەک ئایەتە دوو ئەمری تێدایە دوو نەهی تێدایە دوو خەبەری تێدایە دوو مژدەی تێدایە بەس لە یەک ئایەتە لە دوو دێڕە سەیری ئەم هەموو بەلاغەت و فەساحەتە بەس لە قورئانا هەیە وەڵڵا هەموو نووسەری دنیا کۆ بێتەوە ناتوانێت لێ ڕێکی وا بنووسێ ڕەخنە لە قورئان دەگرێ ئەوە زەلیلی ئەوە داماوی ئەوە نەشارەزاییە خوا فەرمووی ئەن ئەڕضیعیه دوو ئەمرە تێر شیری کە ئەی دایکی موسا و یەک تۆسخە من نەبێ مناڵەکە بێ لەژەکی بخە دەمەوە بەبێ ترس تێر شیریکە با لەژەکەکە تێر ببێت چونکە ژەک زۆر مهمە فإذا خفت عليه ئەگەر هات و ترست بۆ هات زانی دوا جەندرمەکان گەیشتنە کۆڵان و ئەن وا گەیشتنە دەرگای ماڵیەوە فألقیه فی الیمی مناڵەکە بخە تابوتێکەوە سندوقێک پێشتر ئامادەکە و بەقیر سواخیدا فڕێیدە ئاوی نیلەوە خواجان فڕێدە مە ئاوی نیلەوە لە پشتی یەکا قایمی کەم ئاو و ئاگر ئامانی نییە ها حکمەتی خوا چۆنە مەیبە لە پشتیر و لەژێ گڵی دەی بیخە ئاوی نیلەوە کە دڵن ئاو ئامانی نێ تۆ بیخە ئاوەوە ئەوە ئەوە دوو ئەمرەکە شیری بدەیە تێ شیریکە کە گەیشتە بەر دەرگای ماڵیەوە تۆ لە پەنجەرەکەەوە فڕێدە ئاوەکەوە مناڵەکە فڕێدە ئاوەکەوە ولا تخافی ولا تحزنی دوو ئەمری دوو نەهیشی لێ دەکا بەڵام نەشڵەژێی نەترسی بۆی هەستت پێ نەکەن یەک تۆز بەسەر خۆتی مەیەنە کە جندرمەکان گەڕان بڵێ مناڵەکەم لەبەر چۆ مەلۆتکەکە تەواو نەبووە لەدایک نەبووە مناڵەکە لەبەر چۆ بەڵام مەترسی با هەستت پێ نەکەن وەلا تەحزەنی کە ئەوانیش ڕۆشتن مەحزون مەبە بۆ کۆرپەکەت مەحزونیش مەبە حەد دڵتەنگیش مەبە ئینا ڕادوه ئیلەیکی دوو خەبەریشی دایە فەمووی دڵنیا بە ئەم مەلۆتکە سەلامەت دەبێ یەکسەر بە فەرمانی خوای پەروەردگار دەستی کرد بە شیردان خوشکەکەی هاتە ژوورەوە ناوی کولسوم بوو وتی دایەجان گەیشتە بەر دەرگا سندوق ئامادە بوو خستیانە سندوقەکە و لە پەنجەرەکە و فڕیاندایە ناو ئەو بەحری نیلەوە خوای گەورە دەیتوانی ئەمر بکا ڕووباری نیل ئەم کۆلکەدارە بەرە بۆ وڵاتێشکە و با بێ منداڵێ هەڵیگرێتەوە و خوا چی تێچێ ئاویش سەربازی خوایە دەیتوانی بیباتە ناو دارستانێک بڕواتان بێ شێرێک پڵنگێک پشیلەیەک بەخێوی دەکرد بە شیرەکەی خۆ سەگێک بەخێوی دەکرد چونکە چەندین نمونەی وا هەیە بەڵام خوا دەفەرمێ ئەمرم بە بەحر کرد ئەی ئاو ئەم مناڵە لادە قەراغەوە با داشی چاوی لێبێ تا بردێ ناو کۆشکی فیرعەونەوە سبحان الله بردێ ئەو شوێنەی کە ئەمان لێ ترسان بردێ ناو کۆشکەکەی فیرعەونەوە فالتقطه آل فرعون بنەماڵە و کۆشک و دەسەڵاتداری فیرعەون پەلاماری ئەو سندووقانە دا، وتیان ئەمە غەریبە، کە هەڵدەپچڕن مەلۆتکەیەکی جوان، چاوگەش، دەم بە خەندە، لیەکوونە لەهم عەدووەن و حەزەنا، ئەمان نەیانزانی ئا ئەم مناڵەیە کە تۆ لە پێناویا هەزارەها مناڵت سەربڕی، دەبێت لە ناو ماڵی خۆتا لێت ببێتە دوژمن، ئەبێت ببێتە مەحزوونی، جا زۆر مەحزوونییە، بە دەستی خۆت بەخێوی کەی، حەتتا دەبێتە گەنج و پیاو، تۆ هەر لە ماڵەکەی خۆتا کوڕی ماڵ بێ، ئەوەش بێ کە دوژمنی تۆیەو هەستیشی پێ نەکەی ئەها دەبێت بێت لە خوا داغ دەکا بە دڵتا ئەی فیرعەون چونکە تۆ زۆرت داغ کرد بە دڵی خەڵکا ئەبێت داغ بکەم بە دڵتا خوا دەفەرمێ ان فرعون وهامان وجنودهما وجنودهما كانوا خاطئين فرعون و وەزیرەکەی هامان و دار و دەستەکەی و سەربازەکانی بەڕاستی بە هەڵە چوون بە هەڵە چوون تەحەدای خوا ناکرێ بەڕێزان خوا تەحەدای ناکرێ دژایەتی ناکرێ فرددنا وحرمنا علیه المراضع من قبل فیرعەون هەر کە چاوی پێکەوە لەرزی ختورەیەک بە دڵیا هات وتی خۆ من نازام ئەمە مناڵی بەنو ئیسرائیلیە هی وڵاتێکی کەیە هی قەومەکەی خۆمە دایکەکەی چۆن فڕێی داوە بەڵام دەترسم ئەمە ئەو مناڵە بێ کە من لێ ترسم بیکوژن خوا دەفەمە دەست تەوبەزێ ڕەحم و سۆزمان ئەم مناڵە خستە ناو دڵی خێزانەکەیەوە ژنی فیرعەون وتی نا مەیکوژن جا مناڵێکی وا حەیف نیە بیکوژی ئەیکەین بە نەوەی خۆمان ئەبێتە کوڕت خزمەتی کۆشک دەکا پشت و پەنات دەبێ بە زمانی شیرین قەناعەتی پێکرد نەیکوژێ وتی دەی شیری بدەنێ خۆ خێزانی فرعون مناڵی نییە مناڵی شیرە خۆرەی نییە وتیان فلان ئافرەت بانکەن مناڵی ساوای بە بەرەوەیە وحرمنا علیه المراضع من قبل خوا دەفەرمێ هەرچی ئافرەتی شیردەر هەیە شیرمان لەسەر ئەم مەلوەتکەیە حەرام کرد بە هیچ شێوەیەک دەمی حەزەتی موسا بۆ ئەم مەمکانە نەدەچوو دانخستە ناو دەمیەوە دەیخستە دەرەوە بەدەست پەلاماری داو نەیرێش بچێتە ناو دەمیەوە حەد تاوەکو خوشکەکەی کە چاودێری دەکرد وتی پێتان بڵێم ئافرەتێک هەیە مناڵی لەبار چووە و مەمکی پڕ لە شیرە وتیان کێیە وتی وەڵام مناڵەکە ئێستا پاشا پاشا و دەسەڵاتداران دەزانن دارو دەستەکەی لە بەرچوان تۆماریان کردو وتیان ڕاست دەکەی ماڵی فڵان کەس بچین بهێنن کە هێنان یەکسەر فرددناه إلى أمه كي تقر عينها خوا وعدي دابو دەیگەڕمەوە ناو باوەشی خۆت و بە مەمنونیەوە کە هەر شیرەکەی نیشان دا و مەمکی نیشان دا موسا دەمی بۆ کردەوە بۆ ئەویان و دایکی خۆی تێر شیری کرد و لە باوەشی گرتەوە ئەمجا بە کرێشەوە کرێی مانگانەشیان دەدایە خزمەتی ماڵ و مناڵیشیان دەکرد بەس ئەوەندەی ئەم مەلۆتکەیە بەخێوکە سبحان الله جاران نانکری ماڵانی دەکرد ئێستا معاشیشی هەیە بۆی مناڵەکەی خۆی بەخێوکە ئەبێ خوا پێی بەخێو کا. بەڕێزان ئەمە لە قورئانە هەمووی دەرس و عیبرەتە ئەی ئەو کەسەی کە بتەوێ دژایەتی پەروەردگار بکەی ناکرێ خوا هەر بەو کەسە سەرشۆڕت دەکا ئەوەی کە تۆ هەوڵی لەناوبردنی دەدەی لەناو ماڵەکەی خۆتا پێت بەخێو دەکا واللهی ئەم دنیایە ئەم نمونە قورئانیانە دووبارە دەبنەوە دووبارە بە چاوی خۆمان دەیبینین لە یەکێک لە وڵاتە پێشکەوتەکانی دنیادا کەشتییەکی ئاسمانی دروست کرا کە هەڵیدەن بۆ بۆشایی ئاسمان خوا مەنعی نەکردووی هەڵیدە بۆ بۆشایی ئاسمان و دەسەڵات و گەورەی خوا بینە شەش پیاو و حەوت پیاو و ئافرەتێکیان تێکرد ئەو پیاو و ژنەکان ژن و مێرد بوون وتیان ئێمە کارێک دەکەین یەکیان دکتۆر بوو لە حەوت پیاوەکە، پسپۆڕی بواری ئافرەتان و مناڵبوون و سەرپەرشتیار، ئەوانی تر پسپۆڕی ناو کەشتیەوانیەکە. وتیان ئەم کەشتیە وا دروست کراوە، خواردن و خواردنەوە و ئۆکسجینی یەک ساڵی تێدایە. هەڵیەدەین بۆ بۆشایی ئاسمان، ئەبێ یەکەم مناڵ لە بۆشایی ئاسمانە لە دایک بێ. هەر لەوێش حامیلە بێ. ژووریان بۆ تەرخان کردبوون لە ناو ئەو کەشتیە ئاسمانیەدا، ئەم ژن و پیاوە لەوێ جووت بن. حامیلە بێ حەملەکە لە ناو کەشتەکەیا دانێ بیانەوە سەر زەوی بڵێن ئەمە یەکەم مناڵێکە کە لەسەر زەوی لەدایک نەبووە ئەمە خوای گەورە قبوڵیەتی عید موقعی چەکا هیچ هەموو ئەرز و ئاسمان مڵکی خوایە بەڵام ئەزان بەڕێزان لە شوێدا شتەکان تێکدا ناویان نا ئەشلەنجەر یعنی المتحدی تەحەدای خوا دەکەین لە ئاسمانە مناڵ دروست دەکەین ئا ئەمان لە ناو کەشتەکەدا نووسی تە کەشتی تەحەدا کرد بەرامبەر بە دەسەڵاتی خوا کەشتی بە هەموو پێویستێکی و بەبێ هیچ خەلەلێک بەرەو بۆشایی ئاسمان هەڵدرا. حەفتا سانیەی پێچوو بوو بە قەڵوز و هاتەوە خوارەوە. بە ماوەی حەفتا سانیە سووتا. هێشتا هەر لە بۆشایی ئاسمان دەرنەچووبوو. هێشتا لە هەوا پاکەی خۆمان دەرنەچووبوو. نەگەیشتبووە شوێنە خەتەرەکان کە یەک پارچە تەقیەوە و بە قەڵوزی هاتەوە سەر زەوی و هەموو نەفەرەکانیش تیا سووتان. بەڵێ خۆشەویستان تەحەدای خوا ناکرێ. دەسەڵاتدار ناتوانێ بڵێ خوای پەروەردگار من ئەگەر مەیلیشی لەسەر نەبێ وادەکەم. لە وڵاتی بەرازیلا یەکێک لە کاندیدەکانی سەرۆکایەتی کاتی خۆی ناوی نیڤەیس بوو ئەم پیاوە ئەم نیڤەیسە یەکێک بوو لەو کەسانی کاندید بوو بۆ پۆستەکانی هەڵبژاردنی سەرۆک کۆماری وڵاتی بەرازیل غەڵەتێکی گەورەی کرد وتی وتیان تۆ بڵێ ببی بە سەرۆک کۆماری وڵات وتی ئەگەر 500 هزار دەنگ بێنم هی ئەو کاتە زۆر بووە 500 هزار کەس دەنگم پێ بدا بۆی ببمە سەرۆک خواش مەیلی لێ نەبێ هەر دەبێ ببمە سەرۆک ها نعوذ بالله ئینسانی وایە بەو زمانەی خۆی چۆن خۆی لە ناو دەبا تەحەدای خوای پەروەردگاری کرد ئیعلانی نەتیجە کرا پێنسەد هەزار دەنگی زیاتر هێنابوو بەڵام لەو دەقەی لە تەلەفیزۆنا ئیعلان کرا ئەم لە ماڵە جەڵدەی مێشک لێیدا دوو دانە مانگی ڕێک وڵاتی بەرازیل بەبێ سەرۆک و چاوەڕێیان دەکرد ئەم مستحقی سەرۆکایەتیە دەنگەکانی هێناوە وتی خواش مەیلی لێ نەبێ هەر دەبێ ببمە سەرۆک ئەگەر پێنج سەد هەزار خەڵک دەنگم پێ بدا. بەڵێ خۆشەویستان دوو مانگ لە جێگا چاوەڕێیان کرد بە شەرەف دەماخی مایەوە تا مرد پۆستی سەرۆکایەتیەکەی بە نسیب نەبوو. ناکرێ بەرامبەر بە خوای پەروەردگار بڵێی من وا دەکەم ئەگەر خواش نعوذ باللە مەیلی لێ نەبێ. لە مێژوودا گەلێک ڕووداو تۆمار کراون ئەوانەی کە گاڵتەیان بە ئیسلام و موسڵمانان کردووە خوا سەرشۆڕی کردوون. لە زەمانی پێغەمبەر صلی اللە علیە و سلم لە صحیح بوخاریدا ئەم فەرموودەیە هاتووە بوخاری و موسلیم ئەفەرمێ کابرایەک گاور بوو نەسرانی بوو موسڵمان بوو هاتە خزمەتی پێغەمبەر صلی اللە علیه و سلم پیاوێکی خوێندەواری زۆر تێگەیشتوو پێغەمبەری خوا گەلێ شکرانەی خوای کرد و زۆر دڵخۆش بوو لە خزمەت خۆشەویستا لە دەمی پیرۆزی پیاوان صلی سەلم سوڕەتی بەقەڕە و ئالی عمران فێر بوو هەمووی لەبەر کرد جا ئەو دوو سوڕەتە دەیانگوت سەحابە ئەوەی ئەو دوو سوڕەتی لەبەر بێ ئیتر گەیشتۆتە قیمە ئەوە شەیتانیش زەفەری پێ نابا بەڵێ ڕۆژێکیان ئەم پیاوە کافر بۆوە گەڕایەوە سەر دینی پێشووی خۆی و بێبەری بوو لە ئیسلام تا ئێرەش ئاسایە خۆ هەڵیەگرێ بۆ قیامەت چۆ ڕۆژانە خەڵک مرتد دەبێ بەڵام بەوە خوا غەزەبی لێکرد وتی ما يدري محمد الا ما كتبت له بیا پیامبر صلی الله فەرمێ كان يكتب للنبي صلی الله شتی بۆ پێغەمبەر دەنووسی وحی دەنووسی و قرآنی دەنووسیەوە وتی خەڵکینە ئەوەی ئەو محەممەدە دێڵێ هەمووی من بۆم نووسیەوە تا ئەوەی من پێم نەکوت پێ نەیزانیوە نعوذ باللە گاڵتەی بە پێغەمبەر و بە قورئان کرد وتی ئەو قورئانە کەلامی منە وەی خوا نییە محەممەد من بۆم نووسیوەتەوە دەبزانم منی لا نەمێنم پەک یەکەوێیان نا سەحابە زۆر دڵگران بوون خۆشەویستی خوا ڕوحمان بە قوربانی بێ صلی الله وسلم فەرمووی لێیگەڕێن ئەم پیاوە عەرزی خواش لە خۆی ناگرێ هەمووی چەند ڕۆژێکی پێ نەبرد جەڵدەیەک لێی دا و مرد لە قەبریان خست لە قەبرستانی مەسیحیەکان نێژرا بەیانی سبحان اللە کە هەڵدەستن قەبر فڕێ داوەتەوە دەرەوە وتیان ئەوە محەممەد و یارانی هاتوون بۆی سوکاتی بە جەستەکەی بکەن حەرەسی بۆ دانێن لە شوێنێش کە ناشتیانەوە کە هەڵدەستن حەرەسەکان خەویان لێکەوت و لە پشتی ئەوانەوە جەنازەکە کەوتووە چەند جار لە قەبریان خست هەر فڕێدایە دەرەوە هەتا قەل و داڵ گۆشتەکەی خوارد ئەبێت بە زەلیلی ئینسانەکە بمرێت چونکە تەحەدای خوای پەروەردگار ناکرێت لە مقابیلی ئەم دڵە ڕەشانەدا ئەم کەللە سەختانەدا ئەهلی ئیمان هەن خوای گەورە ڕەحمی بە ئێمە کردووە ئیشەڵا لە ئەهلی ئیمانین دڵە پاکەکانن کە لەگەڵ خوایە دەژین کە بەردەوام چاویان لە نور و ڕەحمەتی پەروەردگارە چەند نمونەیەکیش عەرزی جەنابتان دەکەم و کە دڵمان پێی خۆش دەبێت کە دڵمان پێی ئارام دەگرێت یەکەمیان دکتۆر محەمەد ڕاتب نابلوسی لە کتێبی مەوسوعەی اسماء اللە الحسنی دا دەفەرمێ برادەرێکم لە دیمەشقی سوریا تووشی نەخۆشی دڵ بوو ئەو زەمەنە نەخۆشی نەشتەرگەرییەکانی دڵ گیرانی دەمارەکان و پاکردنەوەی و عەمەلیاتی دڵ لە سوریا نەدەکرا بۆیە ناچار بە هاوکاری حکومەت و خزمانی ڕەوانەی وڵاتێکی ئەوروپی کرا ئەڵە ئەو برادەرم بەبێ عەمەلیات گەڕایەوە وتم چۆنی چاک بووی بەبێ عەمەلیات وتی وەڵڵاهی کە بردیانم بۆ ساڵی عەمەلیات وتم ئەی خوای پەروەردگار ئەم دڵە بۆ خۆت دروستت کردووە دڵەکەم پڕە لە خۆشەویستی تۆ یا ڕەبی خوایە ئەم دڵەی کە ناوی تۆی تۆیا تۆمار کراوە دەستی کافری بەر نەکەوێ خوایە بە گەورەی خۆ شیفام بۆ بنێری ئەڵێ یەکەم فحس کە بۆیان کردبووم وتیان ئەم دڵە هێشتا زۆر معڕەزە بۆی بەبێ عملیاتیش چاپ بێت دەرمانی بدەنێ دەرمانیان دامێ دوای چەند ڕۆژ فەحسی یەکەم کتێوەیان زۆر باش بووە دواتر بۆ خۆی بۆریەکە کرا و عملیاتی دڵەکەی نەکرا کە دکتۆرەکان پێڵان شیفا ئەنڤاتیەن یعنی کۆمەڵە شت هەیە بە دکتۆریش سەرسوڕمانی خۆی دەردەبڕ لەمە خوا بۆ خۆی چاکی کردووە و شیفای زاتی بۆ هاتووە بەبێ عملیاتی دڵ گەڕایەوە ناو ماڵنداڵەکەی خۆی ئەم دڵە سڕی خوای پەروەردگای تێ یا ڕبی خوا دەستی کافری بەر نەکەوێ دووەمیان لە کاتی ئەنفالەکاندا کە ئێمە ئێستا هەر لە مەراسیمی یادی لەبیر نەچووی ئەنفالی و جینۆسایدی میللەتی کورداین کە دەتوانی بڵێ جینۆسایدی میللەتێکی مەزڵومی بێتاوان کە جمعەی ڕابردوو هەندێکی کەممان کەەوە زۆر کەم بوو کە لەسەری بەس وەکو وەفاداریەک کە ساڵانە کە ڕۆژانە ئەو ئازیزانەمان کە بە ناحەق خرانە ژێزەوەلایادیان نەکەین یەکێ لەو ئافرەتانەی کە لە سجنەکانی نوگرە سەلمان ڕزگاری بووە ئافرەتێکی بەتەمەنە ئەڵێ کچێکی گەنجمان لەگەڵا بوو بانگیان کردین و زۆر کچە گەنجەکانیان برن و بەقا و قیژ و بەخش ڕایان دەکێشان و سوکایەتیان پێدەکردن ئەڵێ ئەو کچە ئەو گەرمیانی بوو زۆر بە ئیمان بوو وەڵی شەو ئاگام لێ بوو لەو دەبە ئاوانەی کە بۆمان داندرا بوو شو دەست نوێژی گرت و نیوەی شەو بوو نەیدەزانی قیبلە بەرەو کوێیە وتی خوایە ڕووبکەمە هەر شوێنێک قیبلەی تۆیە من وا ئەزانم ئەم ئاڕاستەی ئاڕاستەی قیبلە بێت چەند ڕکات نوێژی کرد و شەو نوێژی کرد ئەو پیرێژنە ڵە من ماندوو بووم ڕاکشابووم بەڵام بە خەبەر بووم و گوێم لە دەنگی دوعاکانی بوو وتی خوای گەورە بە گەورەی خۆت لە دەستی ئەو زاڵمانە بمپارێزی نەگەمە حاڵەتێک کە شەرەفم بشکێنن ئافرەتی کورد خوایە بەدەستی ئەو زامانە شەرەفی نەشکێ خوایە سوکایەتیم پێ نەکرێ خوا لە ئەو نانە جیبانە من حامیلە نەبم و دەستی پیسیان پێم نەگا ئەڵێ وەڵڵاهی لە سوزدایا بوو هەر سەری بەرز نەکردەوە هەر سەری بەرز نەکردەوە هەر مایەوە من وەڕس بووم وتم بۆی کەڵم خوا دوعاکانی جوێک بەڵام دەنگیشی نەمابوو کە دەستم لێدا بەلا دەکەوت و ڕۆحی دەرچوو بوو سبحان الله یەکسەر خوای پەروەردگار فورا دوعاکەی لێ ژیرا کرد و تۆڵەشی دوای ماوەیەکی کرد لەو زاڵ مستەمکارانە کردەوە دکتۆر فەلاح محەمەد عەزیز کە ئەلحەمدە ئێستا لە ژیاندایە، پڕۆفیسۆری یاریدەدەرە لە زانکۆی سەلاحەدینەوەی هەولێر. دکتۆر فەلاح محەمەد عەزیز پڕۆفیسۆری یاریدەدەرە لە زانکۆی سەلاحەدین دەفەرموێ، گەورەیی و دەسەڵات و عەزەمەتی خوام بەو چاوانەی خۆم بینی لە زۆر حاڵەتا، یەکێ لەوانە لە پۆلی چواری ئەعدادی بووم لە دەرسی بیرکاریدا خراپ بووم، کاتێک کە چوومە ئیمتیحانەوە ئەو دەرسەی کە لێی دەترسی عادەتەن زۆر سام ناکا من لە ڕیاضیات و لە بیرکارییا خراپ بووم لەو کاتە کە سوالەکان لە بەردەستا داندران چاوم تێکەڵ و پێکەڵی دەکرد هیچی وام لە بیر نەمابوو دڵنیا بووم کە هیچ نایەن مدەر ناچم وتم خوای گەورە بە گەورەی خۆت فریام کەوی خوا ڕەحمم پێ بکەی خوا بی بەها نامەوە خوا ئەوەی کە دەیزانم بێتەوە مێشک و زاکێلەم و قەڵەمەکەم پێنووسەکە دەست بێتە دەستمەوانە شتێکم بۆ بنووسرێ ئەڵە وەڵاهی مێشکم کرایەوە دەستم کرد بە نووسین ئیمتیحان ئەنجامەکەی لە سەتا هەشتام هێنابوو هەشتامێ بیرکاری هێنابوو ئیمتیحانی ترمان کرا ئیمتیحانی ئاین بوو ئەڵێ لە مناڵەوە حەزم لە مزگەوت و قورئان بوو لە ئاینە زیرەکترین تەلەبەی پۆلەکە بووم ئەڵێ ئەو خەتەرە هات بە دڵماوتم دوعا و دەستنوێژ و ئەمانەی ناوێ من لە بیرکاریە بەو خراپیم هەشتام هێنابین لە ئاینە بەبێ دوعاکردن و پشتیوانی خوا سەد دێنم ئەڵێ بەو نیەتە چوومە ئیمتیحانەوە سبحان اللە هیچم لە بیر نەما بە شەق و شڵ و بە یارمەتی مامۆستا لە ساڵ بیست و حەوتم هێنا بیست و حەوتم هێنا ئەمجا بۆم معلوم بوو خوای پەروەردگار خۆشیەوەم ویستی ئاگادارم کاتەوە نا نەخەڵەتی بێ ئاگابی و وابزانی لە هیچ لەحزەیەکا پێویستیت بە خوا نییە ئەو ساقەی زۆر کارامەیە ئەبێ زیاتر دوعا بکاو لە خوا پاڕێتەوە لەوەی کەوا ناشیە و تازە فێر دەبێ چونکە خوا دەتوانێت لە یەک لەحزەدا وەکو ئەول لێ بکا کۆتایی وتارەکەم بە ئام نمونەش دێنم کە پەروەردگار لەگەڵ دڵی ئیماندارانایە دڵت چۆن بێ بەرامبەر بە خوا دژایەتی خوا بکەی سەرشۆڕ دەبی دۆستایەتی پەروەردگار بکەی بە یەقینەوە سەرفراز دەبی پیاوێک لە شاری کەرکوک ناوی ئیبراهیم ئاغایە مۆبیلیاتی هەیە ئەوانەی کە قەنەفە و مێز و ئەو شتانە دەفرۆشن بۆ ئەم دکتۆر فەلاح محەممەد عەزیزەی گێڕاوەتەوە ئەویش لە کتێبەکەی خوا تۆماری کردووە ئەڵێ، کەسێک پەیوەندی پێوە کردم کە ماڵێکی زۆر هەتیو و بێ ئەنوام چەند مناڵی نازداری بێ باوکن لەگەڵ دایکێکی ڕووسورا دانیشتم بەڵام تا بڵێ وەزعی مادیان خراپە ئێمە یەک دوو کەسین بەڵام وەزعی داراییمان باش نییە هاوکاریشیان بکەین کەمە تۆ خوا بەسەریان ڕشتووی و بەسەری کردوویەوانێ بەڵکو دەستی کۆمەکیان بۆ درێژکەی وتم بەسەر چاو با بیانبینم و بزانم داخۆ واقیعەن وایە، ئەڵێ کاتێک کە چوومە بنجوبناوانی فیعلەن بەڕاستی موستەحەقی یارمەتی بوون. پارەیەکی باشم هەڵگرت و وتم خوایە ئەمە هی تۆیە و بۆ تۆیە و لە پێناوی تۆدا سەرف دەکرێ، هیچ منەتی منی لەسەر نییە. دام بە دەستی مناڵەکە، دایکی مناڵەکان و زۆر دڵخۆش بووم دوعای خێریان بۆ کردم. سەعات دەوری نۆیە هاتم بۆ دوکان، ئەو کاتانە تا دەوری دە و ئەوانە بازاڕی ئەو بازاڕەی ئێمە بڵێ ناکرێتەوە، خەڵک ئەوەی کەشتی وا دەکڕێ ئەمجا دێ بۆ بازاڕ. وەڵاهی لە ماوەی سێ سەعاتە تەنها لەو ڕۆژەدا ئەوەندەم شت فرۆشت قازانجی یەک دانە مانگم کرد تەنها لە ماوەی سێ سەعاتە جاران بە یەک مانگی ڕەبەق ئەوەندەم قازانج نەدەکرد لە ماوەی سێ سەعاتە قازانجی یەک مانگم دەستکەوت خوای پەروەردگار دەستەوە بەجێ نیشانی دامەوە کە تۆ زۆر بەدڵێکی خاوێنەوە ئەم کارەت بۆ خوا کرد دەستەوە بەجێ خوای پەروەردگار ڕەحمەتی خۆی بەسەر ئاڕشتی ئەم وتارە ماوێتی و زۆری ماوە گەلێک کەس هەن لە وڵاتی خۆماندا لە ناو مسوڵماناندا بە بێ ئاگایی دژایەتی پەروەردگار دەکەن ئیشا ئەڵڵا ئەوانە هەڵدەگرم بۆ جمعەی داهاتوو ئەگەر خوای گەورە تەمەنمان لەسەر خێر بێڵێ و پشتیوانی هەموو لایەک بێ ئاماژەش لە وتاری داهاتوودا بە ئیزنی خوای پەروەردگار بە درێژەی ئەم زنجیرە باسە دەکەین یاڕەبی خوا ڕەحممان پێ بکەی خوای پەروەردگار خۆشەویستی خۆت لەناو دڵەکانمانا بچەسپێنی یاڕەبی خوا بمان پارێزی لەوەی ڕۆژێ وشەیەکی نابەجێ کوفرێک بەدەممانا بێ خوا بمان پارێزی لەوەی کەوا هەڵوێستێک بنوێنین کە تۆ پێی ناڕازی بی یاڕەبی خوا غەزەبمان لێ نەگری بەکردەوە خراپەکانی خۆمانمان لەگەڵ نەکەی ئەوانەمان چاکن چاکتریان کەی ئەوانەمان خراپ و لار و لەوێرن یاڕەبی خوا هیدایەتی هەموو لایەکمان بدەی خوا ئیسلاحی حاڵی هەموو لایەکمان بکەی ئەوانەی نەخۆشن یا ئەرحەم الراحمین لەم ڕۆژە موبارەکەدا شیفای بەخێریان بۆ بنێری ئەوانەی مردوون یا ڕەبی لە گوناهیان خۆش بی ئەوانەی مردوویان لێ مردوو یا ڕەبی سەبوری دڵ و دەروونیان بدای ئەوەی مشکلەی هەیە خوای بۆی ئاسان کەی مناڵی نییە پێی بەخشی دەست کورتە دەوڵەمەندی کەی تۆ سەخی یا کەریم خەزێنەی ڕەحمەتی تۆ لێ پێکەم نابێتەوە ئەوەی کە دەست کردووە زارە دەرگایەکی ڕزق و ڕۆزی لێ بکەیەوە یا ڕەبی خوایە ئەوەی مناڵی ساڵحی هەیە تەمەندرێژ و پڕبەرەکەتی کەی ئەوەی مناڵی تاڵحە و ساڵح نیە یا ڕەبی خوایە بۆی ساڵح کەی و هیدایەتی بدەی عاقبەتی هەموو لایەکمان بە گەورەی خۆت بەخێر بژێڕی ئامین ئامین والحمد لله رب العالمین خۆشەویستان